ئەو قورئانەی کەوا غەیری ئەو هەمووی گومڕاییە شوێنکەوتنی ئەو نورەش ژیان ڕووناک دەکا و بە بەرەکەتی دەکا خوای پەروەردگار ئاگایەداری کردینەوە فەرمووی یا ئەیها الذین آمنو ئەی ئیمانداران ئەگەر دەتانەوێت تەمەنتان پڕ بەرەکەت بێ ئەگەر دەتانەوێت ژیانتان بە هەدەر نەڕوا ئەم خاڵانە جێبەجێ بکەن یەکەمیان، ارکعوا واسجدوا، ڕکوع و سوجدە بۆ خوا بەرن. هەر کەسێ سەری بۆ خوا نەوی کا، ئەوە بە بێ گومان سەربەرزی دونیا و قیامەت دەبێ. ئەو سەرەی بۆ خوا نزم بکرێ، بۆ زاڵم نزم ناکرێ. ئەو سەرەی بۆ خوا نزم نەکرێ، دەبێ بە بەردەوام لە نزمیدا بژیا، چونکە پشتیوانی خوای لەگەڵا نییە. نوێژ بەرەکەت دەخاتە تەمەنەوە. چونکە یەکەم پرسیاری قیامەت لەسەر نوێژە پەنا بەخوا ئەگەر ئینسان نوێژنەکەر بوو لە دنیادا قیامەتی سوتاوە ئەگەر هەموو خۆشیەکانی دنیای هەبێ کە یەک جار چووە جەهەنەمەوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دەفەرموێ لێی دەپرسن قەت خۆشیت دیوە دەڵێ بە عیزەت و گەورەی خوا لە ژیاندا تامی خۆشیم نەکردووە بەس یەک جار کە دەچێتە جەهەنەم کەواتە نوێژنەکەر خەرمانی قیامەتی سوتاوە و ماڵوێرانە بەرەکەت لە تەمەنیا نەماوە ژیانی هەمووی بە هەدەر ڕۆیشتووە نوێژ و عیبادەت بۆ ئەم دنیایەش تەمەن بە بەرەکەت دەکا چونکە ئەوەی تەمەن بێ خێر دەکا ئەوەی ژیانی ئینسان دەفەوتێنێ گەورەترین شتی خەم و خەفەتە خەم و خەفەت وال لێ دەکا بە پیری بە گەنجی پیر بی بە ساغی نەخۆش بی لە ئەو پەژارە و ناڕەحەتیەیە دەیان خەڵک خەم وای لێکرد دەستی بچێتە خۆی خۆی بکوژێت تەمەنی خۆی کۆتایی پێبێنێ بە دەستی خۆی خۆی ڕەنج بە خەساری دنیا و قیامەتکە جا دنیایە بە تایبەت دنیای ئەمڕۆ دنیا بە گشتی خەمی زۆرە بە تایبەت دنیای ئەم سەردەمە هەمووی خەمە هەر یەکێک ئەگەر ئینسانێکی مسلمانی ساغ بێ ڕۆژانە بە بێدین بوونی ئەم خەڵکە خەفەت دەخوا بە گرانی بازار خەفەت دەخوا بە بێڕەحمی خەڵک بەرامبەر یەک خەفەت دەخوا بە ناعادلی مەسئولینی ئەم وڵاتە خەفەت دەخوا بۆیە ئێمە لە دنیایەکی پڕخەماین خەمی سامانی بە هەدەرچوومان خەمی گوێنەدان بە ڕابردوومان خەمی ناعادل لە شوێنی گونجاو خەمی گەندەڵی لە ئامێزنراو خەمی لێهاتووی پەڕاوێزخراو خەمی نەبوونی یەکسانی تەواو خەمی ئەم هەموو قەسر و قسوورە کە بناغەیان بە خوێنی سوورە، خەمی هەندێ گەنج زۆر بەداخەوە، بەڕواڵەت کچ کوڕ لە ناخەوە، خەم خەمی خەمی خەمخۆرێ لە خەم تێبگا، نەک بێ ئاگایە لە دووتوێی جێگا، بزانن چارەی ئەم هەموو خەمە، بەڕاستی دەکرێ یاخود هەردەمە. ئینسان کاتێ تووشی خەم بوو دەبێت چاو لە پێغەمبەری خوا بکات صلی الله علیه وسلم کە خۆشەویستمان خەم نەما لە دنیادا بەستەری بار نەبێت لە پێناوی ئەم دینەدا لەو کاتانەدا دەیفەرموو یا بیلال ئەقیمی الصلاة ئەریحنا بها ئەی بیلال هەستە بانگ بفەرموو هەستە قامەتی نوێژ بکە و با بە نوێژ دڵمان ئیسراحەت بکە ئینسانی ئیماندار هەر وەختێ گرفتەکانی ئەم دنیایە برا و خوشکی ئیماندار و ئەهلی جومعە و جەماعەت زۆری بۆ هێنای پەنا بۆ نوێژ بەرە واللهی وەرە تاقی بکەوە بە دڵسۆزی دەستنوێژێکی پوخت بگرە ڕوو لە خوای خۆت کەو لە سوزدا بە دڵ و بە ئیخراز بڵێ سبحانە ڕەبی الأعلا خوایە هەرچەند ئەو خەمەی من گەورە بێت تۆ گەورەتری و دەرگای تۆ کراوەیە خوایە هەرچەند دەس مەسئولینی ئەم وڵاتە دەرگایان بەسەر فەقیر و هەژاری وەک منا داخستووە خوایە من ڕووم لە دەرگای تۆ کە دەرگای تۆ لەسەر کەس داناخرێ و پاسەوانن نییە و لە دەرگادانن ناوێ دڵنیا بە یەکسەر خەمەکەت دێتە خوارەوە یەکسەر دڵ و دەروونت ئاسوودە دەبێ و تەمەنت بە بەرەکەت دەبێ دکتۆر ئەلیسی سکارلیل کە جایزەی نۆبڵی وەرگرتووە لە ئەمریکا لە زانستی پزیشکیدا پیاوێکە ئەڵێ ئەم دکتۆرە بەناوبانگە دەڵێت سوجدە، ئینسان ئەو وەختەی نێو چاوانی دەچێتە سەر زەوی قەلەقی ناهێڵێ، ئینسان لە سوجدەیە سەکینەت و دڵ ئارامی لای دەپۆشێ. ئەوە قسەی پیاوێکە کە دکتۆرای هەیە لە زانستی پزیشکیدا، ناوی ئەلیکسیس کارلیلە، خەڵاتی نۆبڵی عالەمی وەرگرتووە لە زانستی پزیشکیدا. ئەڵێ نوێژ، سوجدە و ڕکوع خەم و خەفەت لە دڵ لادەبا. بە بیری هەموو ئەو کەسانە دێنمەوە کە ڕۆژانە پێمان دەڵێن مامۆستا لە دنیای خەما دەژیم پەنا بۆ نوێژ بەرە ئینشاءاللە تەمەنت بە بەرەکەت دەبێ دووەم وەعبودو ڕەبەکم هەر کارێکت کرد بۆ خوای بکە هەر کارێکت کرد بڵێ خوایە بەس تۆم لێ ڕازی بی ئیترەوەی تر گرنگ نییە وەفعەل الخەیرە چاکەکار بە ئینسانی چاکەکار هەر کەسێ خزمەت بکا بە خەڵک واللهی ناوی بە نەمری دەمێنێتەوە ئەمە نەک لەناو مسلماناندا ئەمە وەفعلوا الخیرا قاعدەیە بۆ هەموو دنیا هەر کەسێ بیەوێ ژیانی دوای مردنیشی هەبێت چونکە ژیان دوو ژیانە هیوایە بە مردن کۆتایی پێدێ هیوایە لە دوای مردنیش هەر زیندووە لەناو دڵی خەڵکە لەناو کۆمەڵگادا زێدەستی دیارە ئەو کەسانە با وەفعەل الخیرە چاکە بکەن هەمومان سەد دۆلاری ئەمەریکی بەداخەوە وڵات بەهۆی ئەم مەسولە دز و درۆزن و ناپاکانەوە خەڵکیان هەموو فێری دۆلار کرێ نا پێویستیمان بەخوا بە دۆلاری ئەمریکی نەبوو لەم وڵاتە دەوڵەمەندەدا هەر لە معاشەوە کە وردە وردە فێری خەڵکیان کرد سەد دۆلاری ئەمریکیتان بینیوە جەنابتان ئەها ڕسمی پیاوێکی تێدایە ئەو ڕسمە ڕەم بە زۆربەتان نەزانن بۆچی ئەو ڕسمە لە سەد دۆلاری ئەمریکیدا هەیە ئەو پیاوە کە لە سەد دۆلاریدا هەیە نووسەر و فەیلەسوفی ئەمەریکی بنیامین فرانکلینە لە سەدەی هەژدەدا یەک قسەی کرد بۆ گەلی ئەمریکا ها خەڵک چۆن ڕێز لە زانایانی خۆی دەگرێ ئەم پیاوە دەوڵەمەند نەبوو سەرمایەداریش نەبووە ڕەنگە خەڵک وا بزانێ زۆر دەوڵەمەند بوو بۆیە لەسەر سەد دۆلاری ڕسمی هەیە نەوەڵا دەوڵەمەند نەبوو سەرمایەدار نەبوو یەک قسەی کە وتی گەلی ئەمریکی بە ئاگا وەرنەوە کات ئاڵتوونە ئەوە قسەی ئەوە کات ئاڵتونە خەڵکی ئەمریکا ئەگەر ئێمە بمانەوێت دەست بەسەر هەموو جیانا بگرین دەبێت ڕێزی کاتەکانمان بگرین و تێکۆشا ئەو پیاوە خزمەتی وڵاتی ئەمریکای زۆر کرد حکومەتی ئەمریکی بڕیاریاندا لەبەر ڕێزلێنان لەو پیاوەی کە جێدەستی لە ئەمریکای ئێستادا هەیە ڕسمەکەی لەسەر هەموو سەد دۆلاریەک بکرێت کە هەموو دەچێتە گیشتپانی هەموو خەڵکێکی ئەو وڵاتانەوە لە سەیتەرات ڕزگاری نابێ هەرکەسێ هەویەی پێنەبێ بۆ قیامەت ماڵوێران دەبێ تەمەنی بێبەرەکەت دەبێ هەوێ قیامەتیش دەزانن چییە ئەوەیە کە بڵێی ئەشهەد ئەن لا ئیلە ئیلا الله و ئەشهەد ئەن محەممەدا ڕەسول الله هەموو شەهادەی دنیات هەبێ ئەو شەهادەت پێ نەبێ وەڵڵی بای فرسە سنوورکەیە قازانجت پێ ناگەیەنێ ئەو شەهادەیە کە لەسەر تەسکەرەکە نووسراوە مسلم توخوا با مسلمان بین ئەو مسلمە مەکە بە میلیم وەکو عەرزم کردن هەر کەسێک لەم دنیایەدا ناسنامەی ئیسلامەتی لەدەستدا بڕوای بەم پاشی دینی ئیسلامە نەما پەنا بەخوا گاڵتەی بە دین و مزگەوت و شەرع هات جا ئەمە چەند نمونەی عەرزی جەنابتان دەکەم گۆڤاری ئەلحەیاتی لەندەنی لە ژمارە دوویدا بابەتێکی جوانی بڵاو کردەوە ئەڵێ سەیری گەورە پیاوانی مێژوو کە ناوداران ئەمانەی کە لە ڕێی خواناسیەوە نەیانویستن بگەن بە شڵە پۆپەی بەختەوەری ژیان پەنایان بۆ شتی تر برد هەمویان بە خەمباری مردن هەمویان بۆ خۆیان خۆیان لەناو برد ڕۆماننووسی بەناوبانگی ئەمریکی ئەرنستت هەمەنگوای پیاوێکە چیرۆکی الشیخ والبحری نووسیوە ڕۆمانێکی بەناوبانگی جیهانیە بە سەد زمان زیاتر وەرگێڕدراوە خەڵاتی نۆبڵی لە ئەدەبدا وەرگرت خەڵاتی نۆبڵی لە ئەدەبدا وەرگرت کەچی ئەم پیاوە سەرەڕای ئەو ناوبانگە جیهانی کە بڵاوەوە بۆی چونکە خوای نەناسی ئاخری بەدەستی خۆی خۆی کوشت فیشەکێکی نا بە سەری خۆیەوە دووەم دایل کارنجی زۆربەی ئەو گەنجانە کتێبەکان خوێندوەتەوە بە هەموو زمان بە کوردیش تەرجمە کراوە خاوەنی کتێبی بەناوبانگی دع القلق وابدأ الحیات واز لە دڵەڕاوکێوێنە و ژیان دەست پێ بکە حەب سەدان کتێبی هەیە لەسەرەوەی کە تۆ بە بەختەوەری بژی و دڵەڕاوکێت نەبێ بەڵام چونکە لە ڕێی خواوە بەختەوەری دڵ ڕەچاو نەکرد چونکە ئیسلامی نەناسی ئەم پیاوە ئاخری بۆ خۆی لە دڵاوچێ ڕاوچێ ڕزگاری نەبوو خۆی خنکان بە دەستی خۆی دەویست عالم لە دڵ ڕاوچێ ڕزگار کا کەچی بۆ خۆی لەژێر خەما خۆی خنکان دو خۆی کوشت وێنەکێشی بەناوبانگی هۆڵندی ڤانجوخ کە لە بواری هونەری تەشکیلیدا لە لەندەن و پاریسدا تابلۆی وای هەبووە بە ملیۆن دۆلار فرۆشراوە تابلۆی گوڵە بەڕۆژەکانی بە شەش ملیۆن دۆلاری ساڵی هەشتاکان فرۆشرا ئەوەندە بەناوبانگ بووە لە جیهانی وێنەکێشان و هونەری تەشکیلیدا لە ساڵی 1980 دا وتی ژیان هیچ تەمەن بەرەکەتێکی نییە ژیان هیچ خۆشێکی تێدا نیە خۆی خۆی کوشت کریستینان ئۆناسیس کچی ملیالەری بەناوبانگی یۆنانی ئۆناسیسە باوکی بەس ئەو کچەی هەبوو بە ملیۆن بە ملیار دۆلاری هەبوو ئۆناسیس یەکێکە لە دەوڵەمەندە هەرە بەناوبانگەکانی جیهان ئەم کچەی لە پاش بەجێما بەو هەموو سەروەت و سامانەوە چونکە خواناسی لەگەڵ نەبوو چونکە ناسنامەکەی موسلیمی لێبوو بۆ وانێ چونکە بە بێدینی ژیا چەند جار شووی کرد سەرکەوتو نەبوو ئەو هەموو سەروەت و سامان و پارەی هەبوو بەختەوەری نەکرد وتی بۆم دەرکەوتووە ئینسان بە دەوڵەمەندی بێبەخت دەبێ بۆیە چوو بۆ رووسیا لەوێ شووی بە کابرایەکی کرێکاری کۆمۆنیست کرد لە گەڕەکێکی هەژار نشینی رووسیادا ژیا وتی ژیان لە فەقیریدایە ها هیوایەوە زانە دەوڵەمەندی بە بەختەوەریە بەڵام دەوڵەمەندی بە بێ موسلیم و بە بێ تەسکەرە و ناسنامەی ئیسلامەتی ماڵوێرانکەرە وتی بە هەژاری خۆشبەخت دەبم شووی بەو فەقیرە کرد بەخوا لەگەڵ ئەوە گەلێ بە فەقیرەکە خراپتر بوو ژیانی بۆیە ئەمیشیان خۆی دەرمان خواردو کرد کچی ملیۆنەری هەموو جیهان دەرمانی مشکی خوارد و خۆی پێکوشت دکتۆر دڕیە شەفیق خەڵکی وڵاتی میسری عەرەبیە ئەم ئافرەتە دکتۆرای هێنا لە فەڕەنسا لە زانکۆی پاریس گەڕایەوە بۆ میسر وتی خاف ئافرەتی وڵاتی ئێمە بۆیە بێبەختە چونکە مسلمانە وەرن ئەو بەرگی حیات دابڕن و فڕیدەن و خۆتان ڕوتکەنەوە یەکەم حیزبی ژنان لە شەرقی ئەوسەتا ئەو دایمەزران داوای ئازادی بەناو بەناو ئازادی بۆ ئافرەتانی دەکرد کەچی ئەم ئافرەتە نەک نەیتوانی هیچ ئافرەتێک ئازاد کا چونکە هەوێی مسلمانێتەکەی بزر کرد بەدبەخت بوو لە شوقەیەکی هەبوو شەش قات بوو لە قاتی شەشەمەوە خۆی فڕێدایە و خوارەوە خۆی انتحار کرد و خۆی کوشت بەڵێ ئەمە چەند نمونەیەکن حەل یعنی چەند نمونەیەکی زۆر بچووک لەبەر کەمی کاتەکە ئەوەندە دێنمەوە خۆ وا دابنێ کە ئەمە فەرزی مەحاڵە ئەگەر ئینسانێک لەم ژیانەدا لە هیچی کەم نەبێ، هەناسەیەکی ئاخی هەڵنەکێشابێ، هەرچی ویستبێتی بێ لەبەر دەستیدا بێ، وەڵڵاهی عومری هەر بێبەرەکەتە. خوا دەفەرموێ لە قورئانە لە سوڕەتی زومەڕە، کە چووە قیامەت دەڵێ، یا حەسرەتا عەلا ما فەڕەتو فی جەنبی اللە، بەڵام لە سایەی ئیماندا پیاوچاکێک هەبوو ناوی ئیبراهیمی کوڕی ئەدهەمە دەیفەرموو والذی لا اله الا هو قەسەم بەو خوایەی ڕوحی منی بەدەستەوە و شەریکی نییە ئینا فی عیشین ئێمەی مسلمان لە ژیانێکین لەو علم بها الملوک لجادلونا علیه بالسیوف واللهی پاشاکان لەوە دەترسم بزانن ئێمە ژیانمان چەند خۆشە و دڵمان چەند ئاسوودەیە دێن لەناو دڵمانە ئەو بەختەوەریە دەردێن و بە شمشێر شەقی دەکەن ئەمە لە کاتێکام قسەی دەکرد وەڵڵای لە دەرگای مزگەوتا دەخەوت وەڵڵای ژەمی نیوەڕۆی هەبوو ئێوارە نان نەبوو بیخوا ئەی فەرموون لە سای ئیمان و ئیسلامدا ئەوەندە بەختەوەرم دەترسم سەرکردەکانی دنیا پێی بزان و بیان دڵم لەتکەن و خۆشبەختیەکەی لێدەرن و بۆ خۆیان بیبەن بەرەکەتی ئیمانە ئینسان کە ناسنامەی مسلمانیەتی هەبوو بەرەکەت کە لەم وڵاتەدا نەما خۆشەویستانی ئەوەیە دینمان لەدەستدا دین والله ئەم شەوی ڕابردوو ئەمە دوو شەوە لەسەر یەک لە با لە کاتێم بانگەشەی هەڵبژاردنە بۆیە ناوی کەناڵەکە نایانم دەنا هەر ڕیسوامان دەکرد واللهی قسەی وا لەسەر تەلەفیزۆنێک کرا من دوو شەو بە دیارەوە بووم واللهی دوول لە ڕووی جەنابتان و ماڵی خوا کەر لەو سەر جادە بۆنی پێوە ناکا کەر لەو سەر جادە بۆن بە ترسەکەری واوە ناکە کە لە دمیاندا هاتە دەرەوە ترسە قولانە لە کەناڵێکی کوردی ئەم کوردستانەوە لەم کاتی گەرمەی هەڵبژاردن و مەسیریە کە هەمویان لە قەلەقان هەمویان واش کرد دڵیان دەتەقێ لەو کاتەدا باسی ئەوەی دەکرد ئێمە بۆیە دواکەوتوین چونکە موسڵمانین ئێمە بۆیە دواکەوتوین ئەم حیزبانە علمانینین ئەگەر علمانی بن نابێ ژن و ژنخوازی بمێنێ ئەمە چی ئەم دینە بۆ چۆن دەبێت لیژنەی فتوا هەبێت چۆن دەبێت مەلا فتوا بۆ خەڵک بدا واللهی ئەمشەو باسی ئەویان دەکرد چۆن مەرجعی دینی هەبێت خەڵک بچێ بۆ لای مەلای دینی و پرسیاری پێ بکە حەڵاڵ چییە و حەرام چییە چۆن شتێک دەبێت لە وڵاتە هەبێت ناوی حەڵاڵ و حەرام بێ ئەمانە ئەمانە دەیانەوێت ناسنامەکەمان لەدەست بدەین بەڵام من لەبەرەوەی کە کارەبانێک کە بەداخەوە ئەوەش یەکێکە لە کەموکوڕیەکانی حکومەتی ئێمە تخوا معقولە لە ڕۆژی جومعەدا لە دوێنێوە کارەبا عەیبی نیە لە وەختی جومعەیا کارەبا ببڕی ئەخ معقول نیە واللهی ئەمە ئیهانەیە بە میللەتی موسڵمانی کورد لەم کاتەیە بە دەیان مزگەوت جومعەی تێدا دەکرێت بەو هەموو خەڵکە ئەم بابەتە جوان و قەشەنگە دەبێت کورت بکەینەوە لەبەر ئێوەی بەڕێز کە هەیە لەوانەیە تەنگە نەفەسی بیگرێ لە شوێنێکی ئاوا گەرم و هۆڵێکی داخراودا بەڵە خۆشەویستان ئێمەی کورد ئاگاتان لێبێ ئەو قسە ژەهراویانە مێشکتان بەنج نەکا وەڵڵاهی ئێمەی کورد تا ناسنامەی موسڵمانەتیمان هەبوو تا خەڵک بەس موسڵمان بوو ئەم حیزب و ئەو حیزب نەبوو تا هەموومان موسڵمان بووین تا حکمێکی مسلمانانەس حکمی دنیای دەکرد کە خلافەتی عوسمانی ئیسلامی بوو ئەم کوردستانە ئێمە یەک پارچە بوو ئێمە یەک جار ناوی دەوڵەتی کوردیمان هەبوو ئەویش لەژێر سایەی ئیسلامدا ئەها سەرۆک کۆماری عێراق لە بەغا کە خۆی پێوە ڕادەنواند ئەو خەریتەی ڕادەخست دەیگوت کەرکوک و کوردستانە ئەوە ئەو خەریتەیە موسڵمانان نەخشەیان کێشابوو بۆ ئاگاداریتان ئەو کاتەی قەڵەمی دەستی مەلا نەخشەی کوردستانی کێشا کەرکوک کوردستان بوو نەک ئێستا علمانەکان بە مادەی سەد و چل دۆڕاندیان کە جارەشە زەحمەتە بەدەستی بێننەوە ئەو کاتەی کە نەخشەی وڵاتی موسڵمانان بە قەڵەمی مەلا نەخشە دەکێشرا کوردستانی عێراق و ئێران و سووریا و تورکیا و ڕووسیا هەموو یەک پارچە بوو یەک کوردستانی گەورە هەبوو لەسەری نووسرا بوو ویلایەتی کوردستان ئەوە خەریتە ئەوە چێ خوێندەوارە با بێتە بەرەوڕوومان بڵێ وا نییە ویلایەتی کوردستان یەک کوردستانی گەورە یەک ناوی گەورە بەرەکەت هەبوو لە وڵاتماندا بەڵە خۆشەویستان عەلمانیەتی غەربی ئەمریکا و ئەوروپا هاتن کوردستانی من و تۆیان لەت کرد ئێستا کوردی تورکیا ڕقی لە کوردی عێراقە کوردی عێراق ڕقی لە کوردی ئێرانە ئەو پیلان بۆ ئەو دادەنێ هەر یەکە وەکو ئاردی ناو دڕک و گۆشتی قوربانیمان لێ هاتووە ئەمە نەخشەی ئیسلام نەبوو بۆ ئێمە ئیسلام لە ناوی بردوین ئاخە حەیفە پیاو بە ویژدانەوە قسە نەکا حەیفە ڕابردووی میللەتەکەی خۆی لەدەست بدا تا ئێمە دینداری بە حەق بووین چەند وڵاتمان جوان و ئاوەدان بوو خەڵکینە تخوا ئەم کوردستانە لە هەر شوێنەکە دەڕۆیشتی کانی و ئاوێک هەڵ نەدەقڵا تا دینداری بە حەق بووین ئەو هەموو کەڵە پیاوەمان تێدا هەڵکەوتن لە بواری سەرکردایەتی سیاسی قەزیەی کوردیدا تخوا شێخ سەعیدی پیران و قازی محەممەد و شێخ سمایلی شکاک و ئەمانە تخوا ڕەفیقیان فسس پاڵانانەی ئێستا بوون تخوا قازی محمد رفیق یان فسس پاڵەوانانەی ئێستا بوو هەم بەر بە شایدی خۆتان تخوا شێخ سعیدی پیران بە ڕیشی سپێوە ئیعدامیان کرد ئامادە نەبوو تەنەزول لە یەک بستی خاکی کوردستان بکا ئەمانە ڕۆژ نەما دەستی دەبابەی دوژمن نەگرن و سەریەکی نەیەنن هەتا خاوەنی دین بووین سەرکردەی پیاومان تێدا هەڵکەوت هەتا خاوەنی دین بووین ئەدەبیاتی کوردی ئێستاش لە جیهاندا دەخوێندرێ لە بەرهەمی حجرە و مزگەوتا بوو نالی مەدرسەی شعری کوردی مەحوی مەولەوی بێسارانی کوردی ئەمانە هەموو لە کوێ پێگەیشتن بێخود هەر لە حجرە و مزگەوتەوە پێ نەگەیشتن تخوا ئەو ئەدەبیاتی ئێمە دەیخوێنین هێشتا هەر شعرەکانی شاعرانی مزگەوت نییە تخوا لە بواری مەلادا ئەها ئێمەی مەلاش بەرەکەتمان تێدا نەما چونکە ئێمەش دەستمان لە دینەکە شل کردووە تخوا نمونەی پیاوی مەلا محەممەدی گەورەی کۆیە مەلا ڕەسوولی شارستێنی مەلا خدری خورخوڕەیی مامۆستا مەلا عەبدوڵڵای میرزا ڕۆستەمی مامۆستای گەڵاڵە مەلا محەممەدی خاڵ مەلا عەبدولکەریمی مدەڕیس تخوا جارش کە مەلای وا لە کوردا هەڵدەکەوێتەوە جارێکی تر نەبەخوا کاتێک کە ئێمە مسوڵمانی ڕاستەقینە بووین پیاوی وەکو مەلای جەزیریمان هەبوو بەڵام کاتێک کە وازمان لە دین هێنا و دەستمان لێ شل کرد تخوا بەرەکەت لە عیلما ماوە والله جاران خەڵک تاسی ابتدایی دەخوێن لە کەسێکی شەشی علمی ئەمڕۆ زیاتری ئەزانی ئەم هەموو زانکۆ هەیە بە بێ بێدینی بەرەکەتی تێدا نەما کوا بەرەکە لە پیاوی چاکامە کورا ئەو هەموو کەڵە پیاوەی لە کوردا هەڵدەکەوت کوا کەڵە پیاوێشکە ئەو جامێرانە هەڵدەکەونەوە بۆیە لە ئاخری ئەم وتارەدا وتارەکە کورت دەکەمەوە لەبەر خاتری جەنابتان و باڵ بە ئەستۆی ئەو کەسەش کەم کارەبای بە عەمدی لەم مزگەوتە بڕیوە پێیان دەڵێم داخمان زۆر لە دڵایە داخی گرانم بۆ ئەو پیاوانە بۆ ئەو شامرد و ئەو دڵسۆزانە بۆ خزم دۆستی و سیلەی ڕەحمیان بۆ کەسایەتی و هەستی بەرزیان داخی گرانم چۆن هەموویان چوون جێگا و ڕێگایان بۆچ ئاوا چۆڵ بوون من دەگریم دەگریم بۆ شوێن هەواریان بۆ وەجاخ کوێری و بۆ کۆچوباریان بۆ قوتابخانە و مزگەوتەکانیان بۆ دەنگی فەقێ و قورئان خوێنانیان کوا حجرە و فەقێی کوردستانەکەم کوا مەلای چاک و گوڵستانەکەم کوا ئەحمەدیەکە و جامانەی فەقێ کوا سینەی سافی خانەقا و تەکیە کوا شێخی ڕاست و خەلیفەی نوورین کوا کەیف و خۆشی کوانێ پێکەنین خۆزگەم بەو کاتەی کوردستان ئاوەدان بوو پڕ شار و لادێی قەومی کوردان بوو لە هەموو حیزب و گرۆهێ دوور بوو لەسەر دیانەت دڵ گەرم و سوور بوو لە هەموو حیزب و گرۆهێ دوور بوو لەسەر دیانەت دڵ گەرم و سوور بوو لە هەموو گوندێ مزگەوتێ هەبوو لە پاڵ مزگەوتە حوجرەی فەقێ بوو خۆزگەم بەو ڕۆژەی نێوان گوندەکان سەوز بوو بە خەلە و کشتوکاڵی جوان لەم دێ بۆ ئەو دێ هاتوچۆ هەبوو ژن و ژنخوازی و گفتوگۆ هەبوو کاتی لێقەومان کۆمەکی یەک بوون لە شایی و شیوەن تێکەڵی یەک بوون سا خوا هاوارمان بگاتە لای تۆ ئاخر خێرمان کەین نەبین ڕەنجەڕۆ سا خوا هاوارمان بگاتە لای تۆ ئاخر خێرمان کەی نەبین ڕەنجەڕۆ خوا ڕەنج بە خەسارمان نەکەی خوا تەمەنمان بێ بەرەکەت نەکەی خوا کردە پەشیمانمان نەکەی لەسەر شاڕگای ئەم ئیسلام و ئیمانە دامەزراومان کەی خوای گەورە تەمەنمان لەسەر خێر پێ ببەخشی کەوا لە خزمەت ئەم زنجیرە باسەدا ئینشاءاللە کە ئەمە بەشی چوارەمی بوو جمعەی داهاتوو لە خزمەت بەشی پێنجەمی ئایەتەکەدا لە وتاری پێنجەمان ئینشاءاللە بابەتەکەتان بۆ تەواو دەکەم عاقبەت خێرمان کەی لەشمان ساخ کەی دڵمان پڕ نوری خۆت کەی یا اللە یا شافی شیفای ئەو کەسانەش بدەی کەوا نەخۆشن یا ڕەبی خوایە هەر کەسێ ڕووی لە ماڵی تۆ کردووە داوای دوعای خێری بۆ نەخۆشەکانی کردو خوایە ڕەحمیان پێ بکەی یا ڕەبی ئەوانەی هەژارن دەرگای ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە یا اللە ئەوانەی مشکلیان هەیە خوایە تۆ کلیلی هەموو مشکلەکان بەدەستی تۆیە یاڕەبی خوایە بۆیان بکەیەوە یاڕەبی ئەوانی دڵ ناڕەحەتن دڵ ئاسوودەیان کەی خوایە ئەوەی مردووە لە گوناهی خۆش بێ خوایە هەر کەس کە تەعزێبار و مردووی لێ مردووە یاڕەبی خوایە ساکنی بەدڵی بەخشێ یاڕەبی خوایە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی آمین والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله ونفسه